بانگەوازێک بۆ بەهەشت ئایا ماڵێکت لە بەهەشت دەوێ؟ پێغەمبەر درودی خوای لەسەر بێت فەرموویەتی هەر کەسێ جێنوێژێک دروست بکا لە پێناو خوددا ئەوە خوای گەورە لە بەهەشتدا ماڵێکی وەک جێنوێژەکەی پێدەبەخشێت.